حورمەتی مانگی حەرام مەشکێنن حەیوانێ بۆ هەدی دیاری کراوە داگیری مەکەن حەیوانی خاوەن گەردن بەند داگیر مەکەن گەردن بەندەکانیان مەبەن دەست مەبەن بۆ ئەو کەسانە کە ئیحرامیان بەستووە بە قەسدی ماڵی خودا مادام داوای فەزڵ و ڕەحمەتی خودا ئەکەن کاتێ کە لە ئیحرام دەرچوون ڕا و شکاری خۆتان بکەن بۆتان ڕەوایە، کینە و دوژمنایەتی کۆمەڵێک کە وەختی خۆی دەستیان هێنایە ڕێتان و مەنعی مەسجد الحرامیان لێ کردن هەڵتان نەنێ و واتان لێ نەکا دەستدرێژی بکەن و تۆڵەی خۆتان بسێننەوە لە ناو یەکدا لەسەر کاری چاکە و خێر و لە خوا ترسی هاوکاری بکەن. کە ئەوەتا بە بێ سەربڕین گیانی دەرچووبێ، هەروەها خوێنی ڕژاوی حەیوان خواردنی حەرامە، نەک خوێنی گیرساوی وەک جگەر و سپڵ، حەرامە لەسەرتان خواردنی گۆشتی بەراز و گۆشتی ئەو حەیوانەی لەسەر غەیری ناوی خودا سەربڕرابێ، وەک ئەو حەیوانەی لەباتی ناوی خودا بەناوی بتەکانەوە سەربڕرابێ. حەرامە لەسەرتان خواردنی گۆشتی حەیوانی خنکاو بە هەر هۆیەک خنکابێ، هەروەها حەرامە لەسەرتان خواردنی گۆشتی حەیوانێ کە لە سەری یان لە ئەندامێکی تری بدرێ تا ئەمرێ، حەرامە لەسەرتان خواردنی گۆشتی حەیوانێ لە شوێنێکی بەرزەوە کەوتبێتە خوار یان کەوتبێتە بیر یان چاڵێک و مردبێ یا حەیوانێ بە قۆچی حەیوانێکی تر کوژرابێ، یان دڕندە لێی خواردبێت تا مراندبێتی، مەگەر فریای بکەون و گیانی تێدا مابێ و سەری ببڕن و خوێنەکەی بە ئەزرەقە ببەستێ یا لە کاتی سەربڕینەکەدا پەلەقاژە بکات، هەروەها حەرامە لەسەرتان گۆشتی ئەو حەیوانەی ئەوسا عەرەبی زەمانی جاهیلیەت لەسەر سێ سەد و شەست بەردەکەی دەوری کەعبە سەریان ئەبڕی و ئەمەیان بۆ خۆ نزیککردنەوە لە بتەکان ئەکرد. هەروەها حەرامە لەسەرتان پەیڕەوی ئەزلام بکەن، ئەزلام تیرە، ئەوسا عەرەبی پێش ئیسلام کە بیانویستایە بڕۆشتنایە بۆ کارێ سێ تیریان هەبوو وەک شێر و خەتی ئەمڕۆ بەکاریان ئەهێنان، لە یەکێکیان نووسرابوو ئەمەرەنی ڕەبی، لە یەکێکی تریان نووسرابوو نەهانی ڕەبی. لە سێهەم هیچ نەنووسرابوو، جا کە تیرێکیان هەڵئەدا، ئەگەر ئەوەیان دەرچووبایە کە ئەمرەکەی لێ نووسراوە، کارەکەیان ئەکرد و ئەڕۆشتن بە سەردەمییەوە، بەڵام ئەگەر ئەوەیان دەرچووبایە کە نەهی لێ نووسراوە، ئەوا وازیان لە کارەکە ئەهێنا، خۆ ئەگەر ئەو تیرە دەرچووبایە کە هیچی لێ نەنووسراوە، کارەکەیان هەڵئەگرت بۆ وەختێکی تر. ئەم تیرهەڵدانەیان کە لە بەردەم ماڵی بتەکاندا یان کرد بە تەواوی دوورکەوتنەوە بوو لە خودا، ئاینی ئیسلام ئەم کارەی بنەبڕ کرد و حەرامی کرد و بە گوناه و فیسقی دانا، ئا لەم ڕۆژەدا عەسری ڕۆژی جومعەی حەجەت الوداع کافرەکان بە تەواوی ناهومێد بوون لێتان و دەسیان لێ شۆردوون ئیتر لێیان مەترسن، لە من بترسن بە گوێم بکەن با سزاتان نەدەم ئەمڕۆ ئاینم بۆ تەواو کردن و ئایەتەکانم هەموو بۆ ناردوون و ڕێوشوێنی ئاینی ئیسلامتان بۆ ڕوون بوویەوە و نیعمەتی خۆمم ڕژاند بەسەرتاندا ئەوەتە دەستان گرت بەسەر مەککەدا کە بنکە و مەڵبەندی هێزی کافرەکان بوو نیشانەکانی کوفرتان تێدا نەهێشت منیش لەناو هەموو ئاینەکاندا ئاینی ئیسلامم بۆتان هەڵبژارد جا ئەگەر لە قات و قڕی و برسێتیدا ناچاری خواردنی ئەو شتە حەرامانە بوون کە باس کراون و حەزتان لە گوناه نەئەکرد و بە ناچاری ئەتان خوارد، نەک بە ڕەغبەت و زیادەڕەویتان نەکرد و زیاد لە پێویستتان نەخوارد و دەستدرێژیتان نەکردە سەر خەڵک، ئەوا خودا زۆر لە گوناه خۆشە بێ و زۆر میهرەبانە. ان اللە سریع الحساب. ئەی پێغەمبەر، لێتەپرسن چ خواردەمەنییەک حەڵاڵە بۆیان بیخۆن، پێیان بڵێ، هەرچی خواردەمەنییەک کە نەفسی ساغ و عادەتی پێی خۆش بێ و بێزی لێ نەکاتەوە حەڵاڵە بۆتان بیخۆن، هەروەها حەڵاڵە بۆتان خواردنی گۆشتی نێچیری ئەو دڕندە ڕاویانەی کە بەو بەهرەی خودا پێی داون فێری ڕاوتان کردوون. یا بەو جۆرەی خودا تێی گەیاندوون فێریان بکەن چۆن ڕاکەن بەدوای نێچیرەکەدا و بیگرن و لێی نەخۆن، یا ئەگەر تێتان خوڕین بە گوێتان بکەن و کە هانتان دان بڕۆن، تا دوایی، لەو نێچیرە بخۆن کە بۆیان گرتوون و لێیان نەخواردووە، لەو کاتەدا کە دڕندە ڕاوییەکە ئەنێرن ناوی خودا بێنن، یا کە نێچیرەکەی هێنا و بە چەقۆیا گەیشت ناوی خودای لێ بێنن و سەری ببڕن. لە خودا بترسن و بە گوێی ئامۆژگارییەکانی بکەن. خودا بە گورجی تۆڵە لە تاوانبار ئەکاتەوە و لەسەر گەورە و بچووک لێتان ئەپرسێتەوە. اليوم احل لکم الطیبات. واتە ئەوانەی پێش ئاینی ئیسلام کیتابیان بۆ هاتووە وەک گاور و جولەکە. خواردەمەنی و گۆشتی سەربڕراوی ئێوەش بۆ ئەوان حەڵاڵە، واتە حەڵاڵە بۆتان بیاندەنێ یا پیان بفرۆشن، هەروەها حەڵاڵە بۆتان ژنە داوێن پاکە موسڵمانەکان یا ژنە داوێن پاکە کیتابیەکان بخوازن و مارەیان بکەن. بەو شەرتەی مارەییەکانیان بدەنێ کە بەم نیکاحە پاک و پوختەیە خۆتان لە زینا ئەپارێزن و ئافرەتی بێگانە و حەرام ناکەن بە دۆستی پەنهانیتان کە بە حەرامی لەگەڵیان ڕابوێرن هەر کەس باوەڕ بە ئایینی ئیسلام نەکا هەرچی ئەکات ڕەنج بە خەسارە و لە ڕۆژی قیامەتیشدا زیانبار و دۆڕاوە. دەستی تەڕ بێنن بەسەرتاندا هەردوو پێیشتان بشۆن لەگەڵ قولە پێکانتان جا ئەگەر لەکاتی هەستان بۆ نوێژدا لەشتان پیس بوو یانێ جەنابەتتان هەبوو ئەوا خۆتان بشۆن واتە هەموو لەشتان چ پێست و چ موو ئەمە بۆ حاڵێکە کە ئاوتان هەبێ و هیچ مانیعێکتان نەبێ لە بەکارهێنانی ئاو خۆ ئەگەر هەر ئاو نەبوو یا هەبوو نەتان ئەتوانی بەکاری بێنن لەبەر نەخۆشی یا لە سەفەردا بوون چ بێ دەستنوێژ بن و چ لەش پیس یا دەستنوێژتان هەبوو لەپڕ موحتاجی قەزای حاجەت بوون بە میز یا پیسی یا شتی تر کە دەستنوێژ بشکێنێ یا لە ژنەکانتان کەوتبوون چ بە دەست لێدان و چ بە جیماع کردن و ئاوتان دەست نەکەوت دەستنوێژی پێ بگرن یا لەش پیسی خۆتانی پێ دەرکەن لە هەموو ئەم حاڵانەدا بگەڕێن بەدوای خاکێکی پاکدا و دەستانی پیادەن و بیهێنن بە دەموچاو و ڕوخسارتان و بە هەردوو دەستتاندا تا ئانیشکتان. خودا نایەوێ باری گران بخاتە سەرتان و ناچارتان بکا بۆ بەکارهێنانی ئاو لە هەموو کاتێکدا، بەڵام ئەیەوێ پاکتان بکاتەوە چ بە دەستنوێژ و خۆشۆردن و چ بە تەیەموم و خاک بەکارهێنان. ئەیەوێ نیعمەتی خۆی بەسەرتانا تەواو بکات. واتە ئایینی ئیسلامی بێگەرد، تا سوپاسی بکەن و شوکرانەبژێر بن. ئەو پەیمانەتان لەبیر نەچێ کە خودا لە کاتی ئیسلام بوونتاندا بەستی لەگەڵتان، کە وتتان بە پێغەمبەر بە گوێتەکەین و لە فرمانت دەرناچین. لە خودا بترسن و خۆتان لە گوناه دوور بخەنەوە. خودا ئاگای لەو نیازەیە کە لە دڵتانایە. یا ڕق و قینتان لە کافرەکان واتان لێ نەکا بە ناڕاستی و ناعادلانە بجوڵێنەوە لەگەڵیان و دەستدرێژییان لێ بکەن، دادپەروەر و حەقگۆ و حەقکردار بن، داد و ڕاستی نزیکتان ئەکاتەوە لە گوناه نەکردن و لە خودا ترسان، لە خودا بترسن، خۆتان لە گوناه دوور بخەنەوە، کە خودا ئاگەدارە لە هەموو کردەوەتان و هیچی لێ ون نابێ. تا بڕۆن ئەحواڵی ئەو زۆردارانە و دەنگ و باسیان بزانن. خودا فەرمووی بە بەنی ئیسرائیلیەکان، من لەگەڵ ئێوەدام و یارمەتیتانەدەم ئەگەر ئێوە نوێژ بکەن و زەکاتی ماڵتان دەرکەن و ئیمان بە پێغەمبەرانم بێنن و پشتیان بگرن و بەهێزیان بکەن و قەرزی باش بدەن بە خودا. واتە یارمەتی جیهاد بدەن و دەستگرۆیی هەژاران و داماوان بکەن ئەوا لە گوناهەکانتان ئەبورم و ئەتان خەمە چەند بەهەشت و باغ و لالەزارێکەوە کە جۆگای ئاوی روون و گەوارا بەناویاندا ئەچێت ئیتر هەرکەس لە ئێوە پاش ئەم پەیمانە پەشیمان ببێتەوە و کافر ببێتەوە ئەوە بەبێ عوزر و بەهانە رێگای راستی ون کردووە و سزای زۆر خراپ ئەبێ. فاعف عنهم واصفح ان الله یحب المحسنین جا لەبەرئەوەی پەیمانەکەیان نەبردە سەر و تێکیان دا دوورمان خستنەوە لە ڕەحمەتی خۆمان و دڵمان ڕەق و ڕەش کردن و دەستیان دایە گۆڕینی تەورات و مەعنایان بە ئارەزووی خۆیان لێک ئەدایەوە و ئەوەی پێیان وترابوو لەبیریان چووەوە ئیتر خیانەت و ناڕاستیان لێ نابڕێ و هەموو جار خائینیان تیا ئەبینی کەمێکیان نەبێ کە ئیمانیان هێناوە و ڕێگای ڕاستیان گرتۆتە بەر لێیان ببورە و چاوپۆشیان لێ بکە ئەگەر تەوبەیان کرد یا بە ڕێک و پێکی جزیەیان دا یا خۆ وازیان لێ بێنە و گوێیان مەدەرێ خودا چاکەکارانی خۆشەوێ. پەیمانمان لەوانەش سەند کە وتیان، ئێمە نەسڕانین و پەیڕەوی عیساین، بڕیارمان دا خودا بە یەک بزانن و پەیڕەوی عیسا بن و ئیمانی پێ بێنن و ئەو پێغەمبەرەش دوای ئەو دێت کە محەممەدە صلی اللە علیه و سلم ئیمانی پێ بێنن، ئەوانیش پەیمانیان هەڵوەشاندەوە و بەشێ لەوەی فێر کرابوون پێیان وترابوو لەبیریان چوو، خودایان کرد بە سێ. عیسایان لە پلەی پێغەمبەرییەوە گەیاندە پایی بەرزی خودایی و ئیمانیان بە پێغەمبەری ئیسلامیش نەهێنا، ئێمەش دوژمنایەتی و ڕق و کینەمان خستە ناو خۆیانەوە، یا ناو بەینی ئەوان و جولەکەوە تا ڕۆژی قیامەت. لەوێیش ڕووبەڕوو ئەبنەوە لەگەڵ خودادا و پێیان ئەڵێ چیان کردووە لە دونیادا. ئەو کەسانەی دوای ڕەزامەندی خودا بکەون و مەبەستیان بێ لێیان ڕازی بێ، خودا بە ئیزنی خۆی بەهۆی ئەو قورئانەوە لە تاریکی کوفر دەریانەهێنێ و ئەیانخاتە ڕووناکی ئیسلام و شارەزای ڕێگای ڕاستیان ئەکات کە بەرەو بەختیاری دونیا و قیامەتیان ئەبات. واللە علی کل شیء قدیر. ئەوانە کافرن کە ئەڵێن عیسای مەسیحی کوڕی مەریەم خودایە تۆ پێیان بڵێ کێ هەیە بتوانێ ڕێ لە خودا بگرێ و دەست بێنێتە بەر دەستی ئەگەر بیەوێ عیسای مەسیحی کوڕی مەریەم و دایکی و هەرچی خەڵکی سەر زەویشە بیانکوژێ و لەناویان بەرێ پێیان بڵێ، ئەگەر وایە بۆ بەرامبەر بە گوناهتان سزاتان ئەدات، نەخێر وا نییە کە ئێوە ئەڵێن، بەڵکو ئێوەش بنیادەمن و لەوانەن کە خودا دروستی کردوون، ئەوەی مەیلی لێ بێ لە گوناهی خۆش ئەبێ، واتە ئەوانەی ئیمانیان هێنابێ بە خودا و پێغەمبەرانی. ئەوەش مەیلی لێ بێ سزای ئەدا واتە ئەوانەی کە ئیمانیان نیە و کافرن هەرچی موڵکی ئاسمانەکان و زەویە هەموو هی خودایە و چارەنووس و ئەنجامی هەموو هەر لای خودایە و ئەو پاداشتی چاکەکەر ئەداتەوە و سزای تاوانبار ئەدات. بۆیە ئەم پێغەمبەرەمان بۆ ناردن نەبادا دوایی لە ڕۆژی حیسابدا بڵێن کەسێک نەهاتە لامان لە دنیادا باسی چاکە و خراپەمان بۆ بکات و موژدەدەر و ترسێنەر بێ ئەوا پێغەمبەرێکتان بۆ هات موژدەی بەهەشت و پاداشی چاک ئەدا بە موسڵمانان و کردەوە چاکان هەروەها کافران و بەدکاران لە دۆزەخ و سزای توند ئەترسێنێ. یادی ئەوە بکەنەوە کە موسا قەومەکەی خۆی ئامۆژگاری ئەکرد و پێی ئەوتن، بیر لەو هەموو نیعمەتانە بکەنەوە کە خودا پێی بەخشیون، کە چەندین پێغەمبەر لەناو ئێوەدا هەڵکەوت و، چەندین پادشا و دەسەڵاتدارتان تێدا پەیدا بوو و شتی وای پێدان بە کەسی نەداوە، دەریای بۆ دوو لەت کردن تا بپەڕنەوە و فیرعەونی بۆ لەناو بردن و هەوری بۆ کردن بە سێبەر و گەزۆ و هەنگوینی بۆ باراندن. لەگەڵ ئەمەش هەر بە گوێیان نەکرد و نەڕۆشتن، وتیان ئەی موسا! ئێمە هەرگیز ناڕۆینە ئەوێ تا ئەوانی تێدا بن، جا ئەگەر تۆ حەزت لە ڕۆشتنە ئەوا تۆ و خوداکەت بڕۆن بجەنگن و ئێمەش ئا لێرە دانیشتووین. ئەمەش گاڵتەکردن بوو بە خودا و بە موسای پێغەمبەری. موسا ڕووی کردە خودای خۆی و پاڕایەوە و وتی خودایە من تەنها دەستم بەسەر خۆم و هارونی برامە ئەڕوات جیامان کەرەوە لەم کۆمەڵە فاسقە لەڕێ لادەرە و هەر لایەکمان بە پێی کردارمان حوکم بفەرموو بەسەرماندا و بە تاوانی ئەوان غەزەب لە ئێمە مەگرە. قال فإنها محرمة عليهم جا خودا فەرمووی بە موسا، بێگومان لە سزای ئەم بێ گوێییەدا ئەرزی موقەدەسیان لێ حەرام کرا بۆ ماوەی چل ساڵ و لەم ماوەیەدا ئەسوڕێنەوە بە زەویدا بە جۆرێک کە نازانن لە کوێوە هاتوون و بۆ کوێ ئەچن تۆیش خەفەت مەخۆ کەوا ئەو تۆڵەیە لەو کۆمەڵە فاسقە کرایەوە با بیخۆن ئەوە دەردیان بێ قابیل پێی ناخۆش بوو چونکە خوشکە لفەکەی خۆی جوانتر بوو حەزی نە ئەکرد بۆ هابیل بێ و خۆی حەزی لێ ئەکرد ئادەم فەرمووی هەر یەکێکتان قوربانیەک بکەن لە هەر کامێکتان قبوڵ کرا خوشکەکە بۆ ئەوتان بێت قوربانیان کرد قوربانیەکەی هابیل قبوڵ بوو ئاگرێ لە ئاسمانەوە هات و قوتی دا بەڵام هی قابیل قبوڵ نەکرا و ئەوەندەی تر ڕقی هەستا و هەڕەشەی لە هابیلی برای کرد و وتی، بە خودا ئەتکوژم. هابیل پێی وت، خودا قوربانی لە یەکێ قبوڵ ئەکات کە لە خودا بترسێ و خۆی لە گوناه دوور بخاتەوە. لئن بسطت فأصبح من النادمین پاش ئەوەی کە براکەی کوشت نەیزانی چۆن لاشەکەی بشارێتەوە ڕیوایەت کراوە کە قابیل هابیلی برای کوشت بە دەستیەوە داما و نەیزانی چۆنی بشارێتەوە خودای گەورە دوو قەلەڕەشی نارد لەبەر چاویا شەڕیان کرد و یەکێکیان ئەوی تریانی کوشت و بە دەنووک چاڵێکی بۆ هەڵکەند و شاردیەوە جا لەبەر ناڕەوایی و ناشرینی ئەو تاوانە کە بوو بە هۆی ئەوەی خەڵک چاو لە قابیل بکەن لە کوشتنی ناحەزیاندا بڕیارماندا و واجبمان کرد لەسەر بەنی ئیسرائیلیەکان هەر کەس نەفسێ بکوژێ بێ ئەوەی قیساسی لەسەر بێ یا خراپەی لەسەر زەوی کردبێ یان شەریکی بۆ خوا قەرار دابێ یان ڕێگری کردبێ لە خەڵک و خەریکی ڕاو و ڕووت بووبێ ئەوە بکوژەکە وەک ئەوەیە هەرچی بنیادەمە هەمووی کوشتبن هەر کەسیش یەکی ڕزگار بکات لە مردن بە هەوڵ بۆ دان یا یارمەتی یا هەر هۆیەکی ڕەوای تر ئەوە وەک ئەوە وایە هەمووی ڕزگار کردبن پاش ئەوەی ئەم حوکمە توندەمان ڕاگەیاند پێغەمبەران لە لایەن ئێمەوە چوونە سەریان و ئایەت و موعجیزەیان پیشان دان و حوکمی خودایان بۆ دووپات کردنەوە لەگەڵ ئەوەشدا زۆرێ لەوان زیادەڕەوییان کرد لەسەر زەوی و دەستیان لە پیاوکوژی هەڵنەگرت. هیچ نیە ئەوە نەبێ کە بکوژرێن و بکرێن بە دارا. یان دەست و پێیان بە ڕاست و چەپ ببڕرێتەوە، واتە دەستی ڕاست و پێی چەپیان ببڕرێت، یا شاربەدەر بکرێن و لە وڵاتی خۆیان دوور بخرێنەوە، ئەمە ئابڕووچوونی دونیای ڕۆشنیانە و لە ڕۆژی دواییشدا سزایەکی زۆر گەورە ئەدرێن. ئەوانە نەبن کە پێشەوەی ئێوە زاڵ ببن بەسەریاندا و دەردەستیان بکەن لەو تاوانانە پەشیمان بوونەتەوە بزانن خودای دەسەڵاتدار گوناه پۆش و میهرەبانە. يا أيها الذين آمنوا ئەوانەی کافرن ئەگەر هەرچی لە زەویدا هەیە هی ئەوان بێ و ئەوەندەی تریشیان هەبێ و بیانەوێ بیدەن لە فیدیەی خۆیاندا بۆ ئەوەی لە سزای ڕۆژی قیامەت ڕزگار ببن لێیان قبوڵ ناکرێ و سزای سەخت و بە ئازار ئەدرێن. یوریدون ان هەروەها بەو مەرجەی دزراوەکە نرخی چوار یەکی دینارێکی ئاڵتوون بێ و لە شوێنی خۆیدا دانرابێ و پارێزراو بێ، ئەوە دەستیان ببڕن لە مووچە، تا ببێتە تۆڵەی ئەو گوناهە نالەبارە کە کردوویانە، کە ئەمەش عوقووبەتێکە لە لایەن خوداوە. خودا توانا و بە دەسەڵاتە و کارەکانی پڕ حیکمەتن. جا هەرکەس پاش ئەو ستەمەی کردویەتی پەشیمان بوویەوە و گەڕایەوە بۆ لای خودا و بە گوێ کردنی و دەستی کرد بە چاکەکردن و عەزمی جەزم کرد نەگەڕێتەوە بۆ سەر گوناهەکە ئەوە بێگومان خودای میهرەبان تەوبەی لێ وەرەگرێ و لە گوناهی خۆشەبێ خودا زۆر گوناهپۆش و میهرەبانە. واللە علی کل شیء قدیر. ئایا نەتزانیوە هەرچی موڵکی زەوی و ئاسمانەکانە هەمووی هی خودایە و ئەو بە ئارەزووی خۆیەتی بیەوێ سزای هەر کەس بدا ئەیدات و بۆ هەر کەسیش بیەوێ گوناهی ئەبەخشێ خودا بەسەر هەموو شتێکدا دەستی ڕوات و توانایە. ئەی پێغەمبەر دڵت ناڕەحەت نەبێ و غەمگین مەبە لە ڕەوشتی بەدی ئەوانەی گورج کافرێتی خۆیان دەرەخەن و بەدەم کوفرەوە ڕائەکەن لەو دووڕووە درۆزنانە کە بەدەم ئەڵێن ئیمانمان هەیە کەچی لە دڵەوە بێ ئیمانن خەم مەخۆ و غەمگین مەبە لە ڕەوشتی بەدی ئەو جولەکانە کە زۆر چاک ئامادەن بۆ بیستنی قسەی درۆی خوێندەوارە بەدڕەوشتەکانیان و گوێ لە تۆ ناگرن و قسەت نابیسن. بەڵام ئامادەن گوێ لە قسەی خەڵکی تر بگرن لە ناموسڵمانەکان. نەهاتوونەتە مەجلیسی تۆ تا دەنگوباسی خودا پەرستی و ئایینی ئیسلامت لێ ببیسن. قسەی خودا ئەگۆڕن و هەرچی موافقی قسەی تۆ بێ و بە باری تۆدا بێ ئەیشارنەوە. بە کۆمەڵەکەی خۆیان ئەڵێن، ئەگەر محەممەد وەک قسەی ئێمەی پێ وتن قبووڵی بکەن و ئەگەر وەک ئەو نەبوو وەری مەگرن و خۆتانی لێ بپارێزن. بێگومان ئەوەی خودا بیەوێ گومڕاهی بکا تۆ ناتوانی هیچی بۆ بکەیت ئەو کافر و دووڕوانە خودا نایەوێ دڵیان پاک بکاتەوە و بە نووری ئیمان دەروونیان ڕووناک بکاتەوە لە دونیادا بەشیان سەرشۆڕیە و لە ڕۆژی دواییشدا سزایەکی گەورە و توند دەدرێن. ئەوانە زۆر درۆ بیسن دەربارەی تۆ و یارانی تۆ هەرچی قسەیەکی خراپ بکرێ لەسەر پێن بۆ بیستن و هەڵگرتنی هەروەها ئەوانە حەرام خۆرن ڕیبا ئەخۆن بەرتیل وەرەگرن بۆ ماڵ و سامانی دونیا تەورات ئەگۆڕن جا ئەگەر ئەمانە هاتنە لات بۆ موحاکەمە ئەوە تۆ ئارزوی خۆتە مەیلت هەبوو موحاکەمەیان بکە و مەیلت نەبوو گوێیان مەدەرێ و ڕویان لێ وەرچەرخێنە ئەگەر گوێت نەدانێ ئەوان ناتوانن هیچ جۆرە زیانێکت پێ بگەیەنن خودا ئەتپارێزێ خۆ ئەگەر هاتوو محاکەمەت کردن ئەوا بە دادپەروەرانە و بەڕاستی محاکەمەیان کا بەڕاستی خودا دادپەروەرانی خۆشەوێ. وكيف يحكمونك وعندهم ئەوانە چۆن تۆ ئەکەنە حەکەم لە کاتێکا کە تەوراتیان لایە کە کتێبی خۆیانە و حوکمی خودای تیایە کە موافیقی حوکمەکەی تۆیە کەچی باوڕی پێ ناکەن و پشتی تێکەن. ئەوانە کە دێنە لات بۆ تەحکیم و حوکمی خوداییت پیشان دان کە هەڵسان لات پشتی تێکەن و گوێی نادەنێ. باوڕیان نیە نە بە کتێبەکەی خۆیان و نە بە تۆ و کتێبی تۆیش. پێغەمبەرە موسڵمانەکانی پێش ئاینی ئیسلام بەو تەوراتە حوکمیانە کرد لەناو جولەکەکاندا هەروەها زانا لە خوا ترسەکان و دونیا تەرک کردوەکانیان بەو حوکمیانە کرد چونکە خودا فەرمانی پێدابوون کە ئەبێ بیپارێزن و نەهێڵن لەناو بچێ و بگۆڕێ ئەوانیش ئاگەداری بوون و بەگوێرەی فەرمانەکەی خودا پاراستیان و مەعنا پەنهانەکانیان بۆ خەڵک ڕوون ئەکردەوە ئێوە لە کاتێکدا کە محاکەمە ئەکەن لە بەینی خەڵکدا بە قسەی کەس حوکم مەکەن و لە کەس مەترسن بە پێی فەرمانی من حوکم بکەن و لە من بترسن ئایەتەکانم مەگۆڕن و بەرامبەر تەماعی هیچ و پوچی دونیایی مەیان دۆڕێنن ئەوانەش حوکم بە ئایەتی خودا نەکەن کافرن. چاوێک بەرامبەر چاوێک. لووت بەرامبەر لووت. گوێ بەرامبەر گوێ. ددان بەرامبەر ددان. هەروەها برینەکانیش قیساسیان هەیە. واتە، برین بەرامبەر برین ئەگەر ئەندازەی برینەکە زانراو بێ. خۆ ئەگەر خاوەن حەق وازی لە حەقی خۆی هێنا و کابرای بەخشی، ئەو بەخشینە ئەبێتە کەفارەتی گوناهی و باری سووکەکات. بە شوێن ئەو پێغەمبەرانەدا عیسای کوڕی مەریەممان نارد کە باوەڕی بەو کتێبانە هەبوو لە پێش ئەو هاتبوون وەک تەورات و زەبوور ئینجیلمان بۆ نارد کە پڕی بوو لە نوور و ڕووناکی ڕێپیشاندان ئەو ئینجیلە باوەڕی بەو کتێبانە هەبوو کە پێش ئەو نێررابوون بۆ پێغەمبەران و بەڕاستی ئەزانین و لایەنگری لێکردن و ئامۆژگاری و ڕێپیشاندەری زۆری تێدابوو بۆ ئەوانەی بە دڵ ڕێگای ڕاست ئەگرن و ئێمە بەڕاستی قورئانمان نازڵ کرد بۆت کە باوەڕی بە کتێبە خوداییە پێشووەکان هەیە و لە ئوسوڵ و بناخەی ئاییندا پشتگیرییان لێ ئەکات و ئەیانپارێزێ لە گۆڕان و ئاگای لێیانە. تۆ ئەی پێغەمبەر بە پێی فەرمانی ئەو قورئانەی خودا ناردوویەتی بۆت لەناو خەڵکدا حوکم بکە و مەکەوەرە دوای ئارەزووی کافران و مونافیقان کە لە ڕێی حەق و قورئان لات بدەن کە بۆت هاتووە. ئێمە بۆ هەر کۆمەڵێکتان شەریعەت و ڕێبازێکمان داناوە لەسەری بڕۆن و لێی لانەدەن. خودا ئەگەر مەیلی لێبوایە ئەیکردنە یەک ئوممەت و لەسەر یەک شەریعەت دایئەنان، ئێوە و ئوممەتانی پێشوو. بەڵام ئەیەوێ تاقیتان بکاتەوە و تەجرەبەتان بکا ئاخۆ ئیمان بە شەریعەتە جیاجیاکان ئەهێنن و باوەڕتان بەوە ئەبێ کە خوا بە حیکمەتی خۆی ئەو شەریعەتە جیاجیایانەی داناوە؟ هەروەها ئەمرمان کرد بە تۆ کە لە بەینی خەڵکدا بەو قورئانە حوکم بکەی کە خودا بۆی ناردووی و دوای ئارەزووی نەفسی ئەوان نەکەوی خۆتیان لێ بپارێزە نەبادا لە هەندێ حوکمی خوادا لات بدەن و سەرت لێ بشێوێنن تەنها بە گوێرەی فەرمانی خودا حوکم بکە جا ئەگەر ئەوان سەرپێچیان کرد لە حوکمی خودا و ملکەچ نەبوون بۆی ئەوە زۆر چاک بزانە کە خودا ئەیەوێ بەهۆی هەندێ گوناهیانەوە کە سەرپێچییە لە حوکمی خودا تووشیان بکات زۆر کەسی وا هەن سەرکەشن و لە حەق لادەن و رێگای کوفر ئەگرنە بەر ئایا ئەوانە داوای حوکمی چەرخی کوفر و پێش هاتنی ئاینی ئیسلام ئەکەن کە ئەیانەوێ بە ئارەزوی نەفسی ئەوانە حوکم بکەیت و لەگەڵیان رێک بکەوی لەسەر حسابی راستی نەخێر ئەوانە بە هەڵە چوون لای کەسێ کە باوەڕی بە خودا هەبێ و ژیر و تێگەیشتوو ورد بێ کێ هەیە حوکمی لە حوکمی خودا جوانتر بێ؟ ئەی ئەوانەی ئیمانتان بە خودا و بە پێغەمبەری خودا هەیە، جوولەکە و گاور مەکەنە دۆست و برادەری خۆتان و وەک دۆست و خۆشەویست تێکەڵیان مەکەن، ئەوان هەموویان یەک قسەن لە دوژمنایەتی ئێوەدا و لە ناو خۆیاندا دۆست و برادەری یەکترن، هەر یەکێ لە ئێوە ئەوانە بگرێ بە دۆست ئەوە ئەویش لەوانە، بێگومان خودا هیدایەتی قەومی ستەمکار نادات. ئەوانەی نەخۆشی لە دڵیاندایە و دووڕوون، ئەیانبینی پەلە پەلیانە بۆ لای گاور و جوولەکەکان و تێکەڵیان لەگەڵ دەکەن و دۆستایەتی و پەیوەندییان لەگەڵ ڕاگرن. بۆ پاساودانی کارەکەشیان ئەڵێن، ئەترسین موسڵمانەکان تووشی نشوستی ببن و جارێکی تر کار بکەوێتە دەستی ئەوان. با ئەم پەیوەندیەمان هەر ببێ بەڵکو ئەمە خودایە خودا سەرکەوتن بدا بە موسڵمانەکان و جێگەیان پتەو ببێ و زیاتر خۆیان بگرن یا خودا کارێکی وەها بکات جولەکەکان بەتەواوی دوایان ببڕێ و دەرکرێن و لەناوماندا نەمێنن ئەو کاتە ئەو دوو ڕووە ناڕاستانە پەشیمان بنەوە لەو نەخۆشیەی لە دڵیانا شاردبویانەوە و ڕوو زەردیان بۆ بمێنێتەوە. حبطت اعمالهم فاصبحوا خاسرین. جا لەو ڕۆژی سەرکەوتنەدا کە خودا بۆ موسڵمانان یەسازێنێ خاوەن ئیمانەکان بە جولەکەکان ئەڵێن، ئا ئەم دوو ڕووە درۆزنانە بوون سوێنی زۆر گرانیان بە خودا بۆ ئەخواردن و پێیان ئەوتن لەگەڵتانین و لە کاتی پێویستدا یارمەتیتان ئەدەین. هەر کام لە ئێوە لە دینی خۆی هەڵگەڕێتەوە ئەوە خودا بێباکە لێی و موحتاجی نییە و لەمە و پاش خودا کۆمەڵێ دێنێتە ڕووی کار کە خۆشیەوێن و ئەوانیش خودایان خۆشەوێ میهرەبان و دڵ نەرمن لەگەڵ موسڵمانان و توند و بە دەسەڵاتن لەسەر کافران لە پێناوی ڕەزامەندی خودادا و بۆ بەرزکردنەوەی ئایینی ئیسلام جیهادەکەن. بیروباوەڕیان پتەوە و لە پێناوی خودادا لە لۆمە و سەرزەنشتی ئەم و ئەو ناترسن ئەمە بەهرە و پایەیەکی گەورەیە لە خوداوە ئەیبەخشێ بە هەر کەس مەیلی لێ بێ خودا فەزڵ و بەخششی زۆرە و ئەزانێ کێ شایانی ئەو فەزڵ و بەخششەیە. باللە هم الغالبون هەر کەس خودای گەورە و پێغەمبەری خودا و موسڵمانان بکاتە دۆستی خۆی و خۆشی بوێن ئەوانە بەختەوەر ئەبن چونکە گرۆهی خودا پەرست و لە خودا ترس سەرکەوتوون و پاشەڕۆژ هی ئەوانە. ئەو کیتابیە مونافیقانەی گاڵتە بە دینەکەتان ئەکەن و بە دەم ئەڵێن ئیمانمان هەیە و بە دڵ بێ ئیمانن و دوژمنتانن هەرگیز دۆستایەتیان لەگەڵ مەکەن هەروەها دۆستایەتی لەگەڵ ئەوانە مەکەن کە هاوبەش بۆ خودا قەرارەدەن ئەوانە بۆ ئەوە ناشێن دۆستایەتیان لەگەڵ بکەن ئەوانە دوژمنی ئێوەن دوژمنی ئاینتانن ئەگەر موسڵمانن لە خودا بترسن و بێ گوێیی مەکەن. کە ئێوە بانگ دەدەن بۆ ئەوەی موسڵمانان بێن بۆ نوێژ و ڕوو بکەنە خودا ئەم مونافیقانە گاڵتە بە بانگەکە ئەکەن و پێغەمبەر بە فروستادەی خودا دانانێن دیارە ئەمانە گرۆهێکی نەفامن ئەوی نەفام بێ گاڵتە بە ڕاستی ئەکات. قبل وان اکثرکم فاسقون. ئەی محمد پێیان بڵێ ئەی کیتابیەکان ئایا هیچ شتێ هەیە بیکەنە عەیبە لە ئێمە ئەوە نەبێ کە باوەڕمان بە خودا هەیە و باوەڕمان بەو کتێبە هەیە کە نازڵ کراوە بۆمان و بەو کتێبانەش کە لەمەو پێش خودا نازڵی کردوون بۆ پێغەمبەران؟ السبیل. ئەی محمد بڵێ، پێتان بڵێم کێ لەمانە بەدترە لای خودا؟ ئەوانەی کە خودا نەفرینی لێ کردن و غەزەبی لێ گرتن و کردنی بە مەیموون و بەراز و مەسخی کردن؟ ئەوانەی کە گۆرەکەیان پەرست یان کاهینەکانیان پەرست، ئەوانە پایەیان زۆر خراپتر بوو، زیاتر گومڕاه بوون و لە ڕێی ڕاست و ڕەوان لایان دابوو. ئەو مونافیقانە کە دێن بۆ لاتان ئەڵێن ئیمانمان هێناوە بە ئاینی ئیسلام کەچی درۆکەن و بە کافریەوە هاتوون بۆ لاتان و بە کافریشەوە لاتان دەرچوون و ئامۆژگاری و قسەی ئێوە کاری تێ نەکردن خۆ بە درۆی ئەوان نابێ خودا باشتر ئاگای لەوەیە کە لە دڵیانا ئەیشارنەوە کە بێ ئیمانی و دوژمنایەتی ئیسلامە یاخوا دەستیان زنجیر بکرێ و زەلیل بن و هەمیشە فەقیر بن و لەعنەتی خودایان لێ بێ لەسەر ئەو بوختانەی کردیان، نەخێر خودا هەردوو دەستی بڵاوە و بە ئارەزووی خۆی ڕۆزی ئەدا، زۆر کەس لەو جولەکانە ئەو ئایەتانەی خودا بۆ تۆیان ئەنێرێ زیاتر گومڕاهیان ئەکات و زیاتر کافریان ئەکات، چونکە دوژمن بە بەرزی دووژمنی دەماغی تێکەچێ. ئێمە دوژمنایەتی و ناکۆکیمان خستۆتە ناویان و تا ڕۆژی قیامەت ناکەونە یەک و ڕقیان لە یەکترە هەرچی جارێ ئاگری شەڕ هەڵەگیرسێنن خودا ئەیکوژێنێتەوە و هەوڵ و کۆششیان پوچ ئەکاتەوە ئەمانە هەمیشە خەریکی ئاژاوەنانەوەن لەسەر زەوی و هەمیشە بەدکارن بێگومان خودا هەرگیز بەدکاری خۆش ناوێ. ئەگەر ئەوان تەورات و ئینجیلیان ڕاگرتایە و بەوەی لای خوداوە بۆیان نێردراوە کاریان بکردایە لە خێر و بەرەکەتی بارانی ئاسمان و بەرهەمی زەوی تێریان ئەخوارد وەک ئەڵێن لەسەریانەوە ئەهات و لە پێیانەوە دەرئەچوو نوقمی ناز و نیعمەت ئەبوون ئەم کیتابیانە هیوایان هەیە کۆمەڵێکی میانەڕەو و دادخواهن و دوای حەق ئەکەون بەڵام زۆریان پیاو خراپ و بەد کردارن. هەرچیت لەلای خوداوە بۆ نێرراوە بۆ ئەوەی بیگەیەنی بە خەڵک هەمووی بگەیەنە پێیان لە هەمووی ئاگەداریان بکە و هیچی مەشارەوە چاوت لە کەس نەبێ و لە زیان مەترسە بێگومان ئەگەر هەمووی نەگەیەنی ئەوە وەک ئەوەتە هیچت نەگەیاندبێت خودا خۆی ئەتپارێزێ لە خەڵکی ناحەز و کەس ناتوانێ لەناوت بەرێ هەتا پەیڕەوی ئەوە نەکەن کە لەلای خوداوە بۆتان نێرراوە، وەک باوەڕکردن بە پێغەمبەری ئیسلام و پەیڕەویکردنی ئاینەکەی. زۆر کەس لە ئەهلی کیتاب بەوەی خودا بۆ تۆی ئەنێرێ زیاتر گومڕاه ئەبن و ڕێگای کوفر ئەگرنە بەر. لە کردەوەی بەدی ئەم کافرانە خەم مەخۆ، ئەوانە خۆیان زەرەرەکەن و ئەنجامی کوفرەکەیان بۆ خۆیان ئەگەڕێتەوە. ئەوانەی جولەکەن و ئیمانیان بە حەزرەتی موسا هێناوە و ئەوانەی صبین و ئیمانیان بە حەزرەتی نوح یا حەزرەتی ئیبراهیم هەیە و ئەوانەی نەصرانین و ئیمانیان بە حەزرەتی عیسا هەیە ئەمانە هەموو ئەگەر بە ڕاستی و بە دڵ و بە زوبان باوەڕیان بە خودا و بە ڕۆژی دوایی هەبێ و کرداریان چاک بێ بە پێی ئەو ئاینەی لە لایەن خوداوە نێرراوە بۆ محمد ترسیان نابێ لە سزای ڕۆژی قیامەت و خەفەت ناخۆن ئێمە پەیمانمان لە بەنی ئیسرائیلیەکان وەرگرت و پێغەمبەرانمان بۆ ناردن کە بیخەنەوە بیریان و ئاگەداریان بکەنەوە بەڵام هەر جارێ پێغەمبەرێکیان ئەگەر ئامۆژگاری کردبن کە بە ئارەزووی نەفسی ئەوان نەبووبێ باوەڕیان پێ نەکردووە و هەندێکیان خستوونەتەوە بە درۆوە و هەندێکیان کوشتوون ئەوانەی وتیان مەسیحی کوڕی مەریەم خودایە کافر بوون مەسیح پێی وتن بەنی ئیسرائیلیەکان ئەو خودایە بپەرستن کە خودای من و ئێوەیشە و پەروەردگاری عالەمە ئەوەی هاوبەش بۆ خودا دابنێ خودا بەهەشتی لێ حەرامەکات و جێگای ئاگرە بێت لَيَمَسَّنَّ الَّذِينَ كَفَرُوا مِنْهُمْ عَذَابٌ أَلِیمٌ بەڕاستی ئەوانە کافرن کە ئەڵێن خودا سێهەمی سێ خودایە واتە یەکەم عیسا دووهەم مەریەم سێهەم اللە هیچ خودایە نیە بەڕاستی عیبادەتی بۆ بکرێ یەک خودا نەبێ ئەویش اللە یە عیسای مەسیحی کوڕی مەریەم تەنها ئەوەندەیە پێغەمبەرێکە خودا ناردویەتی بۆ سەر خەڵک و لە پێش ئەویش پێغەمبەران نێرراون و مردوون دایکی عیسا ئافرەتێکی زۆر ڕاستوێژ بووە و لە حەق لای نەداوە هەردوکیان خواردەمەنیان ئەخوارد وەک هەموو گیانلەبەرێ دیارە هەر کەس خواردەمەنی بخوات بۆ خودایی ناشێ جا سەیر بکە چۆن خودا ئایەتەکانی تەوحیدی خۆی یان بۆ بەیان ئەکات لە ئینجیل و لە زەبووردا لەسەر زمانی عیسا و داوود لەعنەت کراوە لەو بەنی ئیسرائیلیانەی کافر بوون چونکە سەرپێچیان کرد لە فەرمانی خودا و دەستدرێژیانە کرد و لە سنووری ئایین لایاندا بوو. كانوا لا يتناهون عن منكر فعلوه خالدون. ئەبینی زۆر لە ئەهلی کیتاب لە ڕقی ئێوە و ئاینی ئیسلام دۆستایەتی لەگەڵ کافران ئەکەن کارێکی زۆر خراپیان کرد سەرمایەیەکی زۆر ناشرینیان خستە پێش خۆیان بۆ ڕۆژی قیامەتیان خودا بەهۆی ئەو کردەوانەوە غەزەبی لێ گرتن و لەو دونیا هەتا هەتایە لە ئازار و سزادا ئەمێننەوە فاسقون. ئەوانە ئەگەر باوەڕیان بە خودا و بە پێغەمبەر و بەو قورئانە هەبوایە کە بۆی نێرراوە ئەو کافرانەیان نەدەگرت بە دۆست و برادەر بەڵام زۆریان لە دین دەرچوون و لە ڕێگای ڕاست لایان داوە. ئەیشبینی ئەوانەی لە ڕووی خۆشویستنەوە لە هەموو کەس زیاتر لە موسڵمانانەوە نزیکن ئەوانەن کە ئەڵێن ئێمە نەسڕانین و پەیڕەوی مەسیحین چونکە هەندێ لەمانە زانان و زۆر بەدوای زانین و دۆزینەوەی ڕاستیدا ئەگەڕێن هەروەها هیوایان تێدایە لە خودا ترسن و لە پێناوی ڕەزامەندی خودادا وازیان لە ڕابواردنی دونیا هێناوە و خۆیان لە خەڵک بە گەورەتر نازانن و دەعیە و دەماریان نییە وەک لە وەڵامدا ئەڵێن بەڵێ بە خودا، نە بە خودا. ئەو جۆرە سوێنانە قەسدیان لەگەڵ نییە و هەروا بە فێربوون بە دەمتانا دێن. خودا لەسەر ئەو سوێنانە لێتان ئەگرێ کە لەگەڵ وتنیاندا قەسدتان هەبێ و بەڕاستی سوێن بخۆن لەسەر کردن یا نەکردنی شتێ. بەڵێ، لەم جۆرە سوێنانەدا ئەگەر شکانتانن ئەوا پێویستە کەفارەت بدەن، کەفارەتەکەش خواردەمەنی دانە بە هەژار لە مام ناوەندی ئەو جۆرە خواردەمەنیانەی ئەیدەن بە خێزانی خۆتان، یا پۆشاککردن بۆ دە هەژار، یا ئازادکردنی بەندەیێ، جا ئەگەر ئەمانە هیچ کامتان نەبوو ئەوا ئەبێ سێ ڕۆژ بەڕۆژوو بن، ئەمەیە کەفارەتی سوێندی ڕاستەقینەتان ئەگەر شکانتان و نەتانبردە سەر. ئەی خاوەن ئیمانەکان، شەراب و قومارکردن و سەربڕینی حەیوان لەسەر بەردەکانی دەوری کەعبە یا لای بتەکان، هەروەها پەیڕەویکردنی ئەزلام و بەکارهێنانی، کارێکی پیس و قێزەون و کرداری شەیتانی نەفرینلێکراون، کاری ئینسانی ژیر و لەخوداترس نین، خۆتان لەمانە بپارێزن و لێیان دوورکەونەوە، بەڵکو سەرکەون و بەختەوەربن. شەیتان تەنها ئەوەی ئەوێ بەهۆی شەراب و قومارەوە دوژمنایەتی و ڕقەبەری بخاتە ناوتان و خەریکتان بکات و ڕێگای ناو هێنانی خودا و بیر لێکردنەوەی و نوێژ کردنتان لێ بگرێ جا ئاخۆ ئێوە دەستبەردارە بن و خۆتان لەم شتە بەدانە دوورە خەنەوە؟ بە گوێی خودا و پێغەمبەری خودا بکەن و خۆتان لە بێ گوێیی کردنی بپارێزن ئەگەر پشتتان هەڵکرد و سەرپێچیتان کرد ئەوا پێغەمبەری ئێمە هەر ڕاگەیاندنی ئاشکرا و بێ پێچ و پەنای لەسەرە ئیتر بە گۆ کردن و بە گۆ نەکردن پەیوەندی بە خۆتانەوە هەیە. ئەوانەی ئیمانیان هێناوە بە خودا و پێغەمبەر و ئاینی ئیسلام و کردەوەی چاکەکەن، هەر شتێک بخۆن تاوانبار نابن ئەگەر خۆیان لە خواردەمەنی حەرامکراو بپارێزن و لەسەر ئیمان و کردەوەی چاک پایەداربن، پاش ئەوەش خۆیان لەو شتانە بپارێزن کە لە دواییدا حەرامکراون وەکو شەراب و ئەی موسوڵمانینە بەخودا قەسەم خودا بەهەندێ نێچیر تاقیتان ئەکاتەوە کە دەستتان پێیان ئەگات یا بە تیر ئەتوانن ڕاویان بکەن تا ئەوانەتان کە لە پەنهانیدا لە خوا ئەترسن و لە کاتی ئیحرامدا ڕاو ناکەن لەوانەتان جیا ببنەوە کە گوێ نادەنێ جا پاش ئەم تاقیکردنەوەیە هەرکەس لە سنوری خودا لابدا ئەوا سزایەکی پڕ ئازار ئەدرێ. ئەم ئایەتە پیرۆزە دەربارەی ئەوانە نازڵ بووە کە لە عەمرەی حودەیبیەدا بوون کە حەیوانی کێوی ئەهاتە ناویان و لێیان نزیکە بوونەوە بە ڕاددێ ئەیان توانی بە دەست بیان گرن یان بە تیر برینداریان بکەن. يا أيها الذين آمنوا لا تقتلوا الصيد وأنتم حرم هەر کەس نێچیرێ بە عەمدی بکوژێ واتە لە بیری بێ کە لە ئیحرام دایە و بزانێ کوشتنەکە حەرامە ئەوە جەزاکەی حەیوانێکە کە لە چەشنی کوژراوەکە بێ و دوو کەسی عادڵ پەسەندی بکەن ئەو حەیوانە بکەنە خێر و ئەبێ بگاتە هەژارانی کەعبە واتە لە حەرەمدا سەر ببڕرێ و بدرێ بە هەژارەکانی ئەگەر ئەوەتان نەبوو بەقەدەر قیمەتی ئەو نێچیرە بکەنە خواردەمەنی بۆ هەژاران. ئەگەر ئەوەشتان نەتوانی لەباتی خواردەمەنی هەر هەژارێ ڕۆژێ بەڕۆژوو بن بۆیە ئەم جەزایە بڕیار درا تا ئەوەی نێچیرەکەی کوشتووە ئەنجامی کارەکەی بچێژێ چونکە لە سنوور لایداوە و ڕاوی کردووە خودا عەفوی کردن لە هی لەوە پێشتان هی سەردەمی جاهیلیەت یا هی سەردەمی ئیسلام پێش حەرام کردنی ئەم کوشتنە یا لە هی ئەم جارەتان بەڵام هەر کەس بگەڕێتەوە سەری ئەوە خودا تۆڵەی لێ ئەکاتەوە خودا بە دەسەڵاتە و تۆڵە سێنە. أحل لكم صيد البحر وطعامه متاعا لكم وللسيارة بۆتان حەڵاڵ کراوە نێچیری دەریا بۆ ئەوەی لە ئیحرام دا بێ و ئەوەی لە ئیحرام دا نەبێ حەڵاڵە بۆتان بیخۆن و حەڵاڵە بۆ موسافیرەکانتان هەڵیگرن لەگەڵ خۆیان دا و لە ڕێگادا بیخۆن و سوودی لێ وەرگرن بەڵام تا لە ئیحرام دا بن نێچیری وشکانیتان لێ حەرامە لە خودا بترسن و لە سنووری فەرمانی دەرمەچن چونکە بۆ لای خوا ئەگەڕێنەوە و لای ئەو حەشر ئەکرێن. ئەوەی بازرگانی بکا لەوێ ئیشی خۆی ڕائەپەڕێنێ، ئەوەی بیەوێ حەج و عەمرە بەجێ بێنێ ڕووی تێکات و بۆی ئەڕوات، هەروەها خودای میهرەبان قوربانی لە مەڕ و بزن و گاو وشتری گەردن بەند لە ملی بۆ خێر دیاری کراوی لەو شوێنە پیرۆزەدا کردۆتە هۆی ژیانی خەڵک و بووژانەوەی داماوان ئەم کارانەی خودا کە هەموو حیکمەتیان تێدایە یا کردەوەی مرۆی پاک و ناپاک هەرگیز لای خوا یەکسان و وەک یەک نین ئەگەرچی زۆری پیسەکەت لا سەیر بێ چونکە عیبرەت بە چاکی و خراپیە نەک بە زۆری و کەمی کەواتە لە خوا بترسن لە ئیختیار کردنی چاک و پاک و لە خۆلادانە لە بەد و ناپاک بەڵکو بەختیار و سەرکەوتووی هەردوو دونیا بن. واللە غفور حلیم ئەی ئەوانەی ئیمانتان هێناوە لە شتی وەها مەپرسن لە پێغەمبەر صلی اللە علیه وسلم کە ئەگەر بۆتان دەرکەوێ و وەڵام بدرێنەوە پێتان ناخۆش بێ و زیانی هەبێ بۆتان ئەگەر لەو کاتەدا پرسیارەکە بکەن کە قورئان نازڵەبێت بۆتان ڕوونەبێتەوە قەومێ پێش ئێوە پرسیاریان لە پێغەمبەرەکانیان کرد و دوایی ئیمانیان پێ نەهێنا وەک جەماعەتی عیسا کە داوای مائیدەیان کرد و دوایی ئیمانیان پێ نەهێنا یا قەومی صالح پێغەمبەر کە داوای وشترێکیان کرد و هەر چوار پەلیان بڕیەوە یا بەنی ئیسرائیلەکان کە پرسیاریان لە پێغەمبەرەکانیان ئەکرد و کە وەڵامیان ئەدانەوە ئیمانیان پێ نەئەهێنان. نە سواری ئەبوون و نە ئەیاندۆشی، ئەگەر زەلامێکیان نەخۆش بکەوتایە ئەیوت، ئەگەر چاک ببمەوە فڵانە وشترم بەرەڵا بێ، واتە سوودی لێ وەرنەگیرێ، ئەگەر مەڕێک مێنگەی ببوایە بۆ خۆیان ئەبوو، ئەگەر نێرەی ببوایە بۆ بتەکانیان ئەبوو. خۆ ئەگەر بەسکێ نێر و مێیەکی ببوایە، ئەوا نێرەکەش دەخرایە پاڵ نەنکەکە و نەئەدرا بە بتەکان، هەروەها ئەگەر لە پشتی نێرێک دەسک بهاتایە، حەرامیان ئەکرد سواری ببن و، لە ئاو و لەوەڕگا مەنعیان نەئەکرد و بە ئارەزووی خۆی ئەسوڕایەوە. جا قورئانی پیرۆز ئەم عادەتانەیان بەتاڵ ئەکاتەوە و ئەفەرموێ. ئەم عادەتانە کە کافرەکان خوویان پێوە گرتووە هیچ ئەسڵ و ئەساسێکیان نییە و خودا حوکمی وای نەداوە و پێی ڕازی نییە بەڵام کافرەکان درۆ بە دەم خوداوە هەڵەبەستن و بەشی زۆریان بێ هۆش و نەفامن و حەڵاڵ و حەرام نازانن و گوێیان نادەنێ ئەو داب و نەریتەمان بەسە کە باوباپیرانمان دیوە لەسەری ئەڕۆیشتن، ئایا تەنانەت ئەگەر ئەو باوباپیرانەشیان هیچیان نەزانیبێ و ڕێگای ڕاستیان نەدۆزیبێتەوە هەر دوایان ئەکەون و پەیڕەوی داب و نەریتیان ئەکەن؟ یا ایها الذین آمنوا علیکم انفسکم. ئەی خاوەن باوەڕەکان، ئاگاتان لە بیر و باوەڕ و کردەوەی خۆتان بێ، ئەگەر ئێوە ڕێگای ڕاست بگرنە بەر، کافرە گومڕاکان زیانتان پێ ناگەیەنن، گومڕایی ئەوان کار لە ئێوە ناکات، هەمووتان سەرەنجامتان لای خودای گەورە و ئاگەدارە، ڕۆژی خۆی پێتان ئەڵێ لە دونیادا چیتان کردووە. با لە کاتی وەسیەتەکەدا دوو پیاوی عادل و ڕاستگۆ لە خۆتان، واتە لە موسڵمانان، یا دوو پیاوی تر لە ئەهلی زیممە حازری ئەو وەسیەتە بن و ئاگەدار بن لەوەی خاوەن وەسیەت ئەیڵێ. جا پاش مردنەکە ئەگەر میراتبەری مردوو لە ڕاستی شایەتەکان دوو دڵ بوون، ئەوا لە پاش نوێژی عەسر کە خەڵک جەمە، شایەتەکان ڕاگرن تا سوێن بخۆن بە خودا و بڵێن، ئێمە ڕاستی شایەتییەکەمان بە هیچ نرخێ ناگۆڕینەوە و ئەوەی خاوەن وەسیەت وتویەتی بێ کەم و زیاد ئەیڵێین و ئەو کەسە کە شایەتییەکە قازانجە بۆی ئەگەر خزمیشمان بێ هەر لە ڕاستی لا نادەین و لایەنگری کەس ناکەین و ئەو شایەتییەی خودا ئەمری پێ کردووین نایشارینەوە. ئەگەر شتی وا بکەین واتە لە ڕاستی لا بدەین ئەوا ئێمە لە زومرەی گوناهبارانین. شایەنی باسە شایەتی زیمی لە سەرەتای ئیسلامدا بووە کە موسڵمان کەم بوون دوایی حوکمەکە نەسخ کراوەتەوە ئەمە ڕەئی ئیمامی شافیعی و ئیمام مالیک و نەخەعیە بەڵام ئیمامی ئەبو حەنیفە ئەڵێت لە هەموو کاتێکدا ڕاست و بەجێیە بەتایبەتی لە کاتی ناچاریدا. جا پاش شایەتی ئەو دوانە ئەگەر دەرکەوت درۆیان کردووە و بەو شایەتیەی داویانە گوناهبار بوون با شاهیدی تر بێن لەو کۆمەڵە میراتبەرانە کە دوو شاهیدە پێشوەکان زیانیان لێداون ئەمانە بەرامبەری دوو شاهیدە پێشوەکان دانیشن و سوێند بخۆن کە شایەتی ئێمە ڕاستترە لە شایەتی دوانە پێشوەکان و ئێمە لەم شایەتیەماندا دەستدرێژی لە کەس ناکەین ئەگەر دەستدرێژی بکەین لە زومرەی ستەمکارانین. چونکە ئەترسن لەوەی پاش سوێندەکەی ئەمان داواکارەکان دوودڵ بن و گومان لە ڕاستیان بکەن و سەرەنجام سوێند بخۆن و بخرێنەوە بە درۆوە و ئابڕوویان بچێ، لە خودا بترسن و گوێ لە فەرموودەی خودا و ئامۆژگاریی پێغەمبەر بگرن، بێگومان خودا هیدایەتی ئەوانە نادا کە لە ڕێگای ڕاستی ئایین لادەن. باسی ئەو ڕۆژە بکە کە خودا پێغەمبەرەکان کۆئەکاتەوە و لێیان ئەپرسێ، ئوممەتەکانتان چۆن جوابیان دانەوە؟ چۆن بە دەنگتانەوە هاتن؟ ئەوانیش ئەڵێن، ئێمە نازانین. هەر تۆی هەموو کارە نادیارەکان و شتە پەنهانەکان ئەزانی و لە هەموویان ئاگەداری. یادی ئەو نیعمەتانە بکە کە بە تۆ و بە دایکتم داون کە بە جوبرەئیل یارمەتیم دای قسەت لەگەڵ خەڵکە کرد کە هێشتا لە بێشکەدا بوویت و بە گەورەییش واتە خودا توانای پێ بەخشیت بە مەلۆتکەیی وەک حاڵی گەورەیی قسەیان لەگەڵ بکەیت بیر لەوە بکەرەوە کە فێری نووسینم کردی فێری قسەی ڕاست و دامەزراو و حیکمەتدارم کردی تەوراتم فێرکردی کە پێش تۆ بۆ موسا هاتبوو ئینجیلم فێرکردی کە بۆ خۆت هات یادی ئەو نیعمەتە بکە کە چۆن بە ئیزنی من لە قوڕ هەیکەلی باڵندەت دروسەکرد و فووت پێ ئەکرد و بە ئیزنی من ئەبووە باڵندەی ڕاستەقینە هەروەها کێری زکماک و بەڵەکت بە ئیزنی من چاکەکردەوە بیری ئەوە بکەرەوە کە چۆن بە ئیزنی من مردووت زیندووە کردەوە بیری ئەوە بکەرەوە کە چۆن نەمهێشت بەنی ئیسرائیلیەکان بتکوژن کە ئایەت و موعجیزەی ئاشکرا و دیاریت بۆ هێنان و باوەڕیان پێ نەئەکرد و کافرەکانیان لە باتی باوەڕکردن ئەیان وت ئەمانەی تۆ دەریانەخەیت تەنها جادووی ئاشکران و هیچی تر نین. بیری ئەوە بکەرەوە چۆن خستمە دڵی ئەوانەوە کە بڕیارمان دابوو ببنە هاوڕێی تایبەتیت یا بە وەحی لەسەر زوبانی خۆت داوام لێکردن ئیمان بە من و بە پێغەمبەری من بێنن ئەوانیش نوری ئیمان چووە دڵیانەوە و ڕوویان کردە خودا و وتیان وا ئیمانمان هێنا بە خودای تەنیا و بێ هاوڕێ. عیسایش پێی وتن، ئەگەر بەڕاستی خاوەن ئیمانن لە خودا بترسن و دوو دڵ و ڕاڕا مەبن. شایەنی باسە ئەم داوای حەواریانە یا وەک داواکەی حەزرەتی موسایە کە لەگەڵ ئەوەشدا پێغەمبەر بوو عەرزی خودای کرد، ڕەبی ئەرینی ئەنزور ئیلەیک. یاخۆ ئەو داوایە هی هەندێ لە حەواریەکان بوو کە هێشتا دامەزراو و دڵنیا نەبوون. وتیان، ئەمانەوێ لەو خوانە بخۆین و بە تایبەتی بەم موعجیزەیە شەرەفمەند ببین و بە تەواوی دڵنیا ببین و لە دڵەڕاوکێی شەیتان ڕزگار ببین و بە ئاشکرا و بە بینین بزانین کە لە ئیدیعای پێغەمبەری و ئەو موژدانەیە پێمانی ئەدەیت ڕاسەکەیت لەگەڵمان و ئێمەیش شایەتی هاتنەخوارەوەی ئەم خوانە بین. هەروەها ببێتە نیشانەیەکی ئاشکرا کە دەلالەت بکا لە گەورەیی و توانایی تۆ و ببێتە موعجیزە بۆ ئیسپاتی ڕاستی من لە ئیدیعای پێغەمبەرایەتیمدا لەو خوانە ڕۆزیمان بدەرێ یا بمانخەرە سەر ڕێگای شوکرانەبژێری نیعمەتەکانت هەر تەنها تۆ چاکترین ڕۆزیدەری چونکە خۆت ڕۆزیەکە دروسەکەیت و خۆیشت ئەیبەخشی. نعذبه احدا من العالمین خودا تکاکەی عیسای قبوڵ کرد و وتی وا ئەو خوانەی داواتان کرد بۆتان ئەنێرمە خوار ئیتر هەر کام لە ئێوە پاش ئەوە کافر بوو گوێی نەدایە ئامۆژگاری پێغەمبەر سزایەکی گران و توند و تیژی وەهای ئەدەم لە عالەمدا سزای کەس بەو جۆرە نادەم ئەی محەمەد باسی ئەوەیان بۆ بکە کە چۆن خودا لە ڕۆژی قیامەتدا بە ئاگەداری خەڵک و لە بەردەمیاندا لە عیسای کوڕی مەریەم ئەپرسێ و ئەڵێ ئەوە تۆ بەو خەڵکەت وتووە لە خودا بەو لاوە من و دایکیشم بپەرستن و بە خودامان حساب بکەن؟ عیسایش لە وەڵامدا ئەڵێت پاکی و بێ عەیبی هەر بۆ تۆیە بۆ من ڕەوا نییە و حەقی ئەوەم نییە شتی پووچ و ناڕەوا بڵێم، ئەگەر وتبێتم ئەوا تۆ پێت زانیوە، ئەوەی لە دەروونی مندایە تۆ پێیزانی، بەڵام من نازانم چی لای تۆیە، هەر تۆی زانا و ئاگەدار لە هەموو کارێکی پەنهان و شتێکی نادیار. هیچم پێ نەوتوون ئەوە نەبێ کە خۆت ئەمرت پێ کردووم پێیان بڵێم، پێم وتوون تەنها خودا بپەرستن، ئەو خودایەی کە پەروەردگاری منیش و ئێوەشە، تا لە ناویانا بووم ئاگام لێیان بوو، کاتێک کە منت بردەوە بۆ خۆت و لە ناویانا نەمام، تۆ خۆت ئاگات لێیان بووە و بەسەریانەوە بووی، تۆ لە هەموو شت و هەموو کارێ ئاگەداری و هیچت لێ ون نابێ. ئەگەر عەزابیان ئەدەی ئەوا بەندەی خۆتن و ئەتوانی بە ئارەزووی خۆت لەگەڵیان بجوڵیتەوە و سزایان بدەیت موڵکی خۆتن و کەس حەقی ڕەخنەی نییە ئەگەر لە گوناهیشیان خۆش بی و چاوپۆشیان لێ بکەیت کەس ناتوانێ بڵێ نەیتوانی سزایان بدات بۆیە بەخشینی تۆ زۆر بەهێزی و دەستت بەسەر هەموو شتێکدا ئەڕوات ذلک الفوز العظیم جا خودا ئەفەرمێ، ئەمە ئەو ڕۆژەیە کە ڕاستگۆیان ڕاستییەکەیان فریایان ئەکەوێت و پاداشتیان چەند باغ و گوڵزار و بەهەشتێکی گەورە و بەرینە کە جۆگای ڕوون و سازگاریان بەناوە ئەڕوات. عەبدوڵڵای کوڕی عەباس ڕزا و ڕەحمەتی خوای لەسەر بێ وتی، پیاوێک وتی، ئەی پێغەمبەری خودا، کام کردەوەیە زۆر خۆشەویستە لە لای خودا؟ فەرمووی، ئەو کەسەی کە تەواوی دەکا و تێ هەڵدەچێتەوە. عەرزی کرد، قوربان، ئەو کەسە کێیە؟ فەرمووی، ئەو کەسەیە کە لە سەرەتای قورئانەوە ڕێزی لێ دەگرێ و دەیهێنێ تا خەتمی دەکا. هەموو جارێ کە خەتمی تەواو دەکا، سەر لە نوێ لە سەرەتاوە دەست پێ دەکاتەوە.